کاسێتی یەکەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، ڕۆمانێک دەربارەی مێژووی فەلسەفە لە وەرگێڕانی هیوا محەمەد، چاپی یەکەم، دوو هەزار و شەش، دیوی دووەم لە لاپەڕە نۆزدە. باشترین ڕێگای نزیکبوونەوە لە فەلسەفە پرسینی چەند پرسیارێکە، دنیا چۆن دروست بووە؟ ئایا لە پشت ئەو شتەی کە ڕوو دەدا مەبەستێکەیە؟ ئایا لە دوای مردن ژیانێک هەیە؟ ئەم کێشانە چۆن وەڵام دەدرێنەوە لە هەمووی گرنگتر چۆن دەبێ بژین؟ مرۆڤەکان بە درێژایی سەدان ساڵ ئەم پرسیارەیان کردووە. کلتور و فەرهەنگێک نییە نەیویستبێت بزانێ مرۆڤ چییە و دنیا لە چییەوە هاتووە. پرسیارە سەرەکیە فەلسەفیەکان زۆر نین، بەشێک لە گرنگیەکانیمان لێرەدا هێناوەتە گۆڕێ. بەڵام مێژوو بۆ هەریەک لەم پرسیارانە وەڵامگەلێکی زۆر پێشنیاری کردووە و لەم ڕوەوە پرسیاری کێشە فەلسەفیەکان ئاسانترە لە وەڵامدانەوەیان. ئەمڕۆش هەر دەبێ هەرکەس وەڵامێک بۆ ئەم پرسیارانە بدۆزێتەوە. بۆ تێگەیشتن لەوە کە ئایا خودایەک هەیە یان دوای مردن ژیانێک هەیە، ناتوانین پەنا بەرین بۆ کتێبە بڕوا پێکراوەکان، هیچ کتێبێکی سەرچاوە بە ئێمە ناڵێ کە چۆن دەبێت بژین. بەڵام لێکۆڵینەوە لە بڕواکانی خەڵک دەتوانێ یاریدەدەر بێ کە چۆنیەتی تێڕوانینمان لە ژیان ڕوون بکەینەوە. گەڕانی فەیلەسوفەکان بۆ گەیشتن بە ڕاستی نزیکە لە داستانە. لە داستانە ناوا ناوییەکان بەشێک لە بیرکردنەوە فڵان کەس بکوژە بەشێک کەسانێکی تر بە تاوانبار دەزانن. دەزگای پاراستن واتە پۆلیس جاربەجار لە دۆزینەوەی ڕاستیدا سەرکەوتووە، بەڵام زۆر جاریش وەڵامی نهێنێکە لە شوێنێکدا شاراوەیە و نادۆزرێتەوە. بۆیە گەر پرسیارێک هەرچەندە سەخت بێت بەڵام وەڵامی هەر هەیە و وەڵامی ڕاست تەنیا یەک وەڵامە یان جۆرێک ژیان لە دوای مردن هەیە و یا نییە. تا ئێستا زانست بۆ زۆرێک لە پرسیارە کۆنەکان وەڵامی دۆزیوەتەوە. ڕۆژگارێک کەس نەیدەزانی ڕووی تاریکی مانگ چییە. ئەم شتە بە باس و لێدوان چارەسەر نەکرا. هەر کەس فیکرێکی بۆ کردەوە بەڵام ئەڕۆ دەزانین کە مانگ لە بەشە تاریکەکەیدا چۆنە. چیتر کەسێک بڕوای بە مرۆڤەکانی مانگ یان ئەوەی کە مانگ لە پەنیر دروست بووە نییە. فەیلەسوفێکی یۆنانی کە پێش لە دوو هەزار ساڵ لەمەوبەر دەژیا لەو بڕوایەدا بوو کە فەلسەفە دەرەنجامی تێڕامان و لێکۆڵینەوەی مرۆڤە. ژیان بۆ مرۆڤ ئەوەندە سەیر و سەمەرە بوو کە پرسیاری فەلسەفی لە خۆیەوە دروست دەکرد. دروست وەکوو کاتێک کە دەستبازی سیحربازێک سەیر دەکەین، نازانین ئەم کارانە چۆن دەکات. دەپرسین ئایا چۆن توانی لە دوو دەسماڵی ئاوریشم کەروێشک بهێنێتە دەر؟ سیحرباز کڵاوەکە پیشانی خەڵک دەدا بە تەواوی خاڵییە، بەڵام لەپڕ کەروێشکێکی لێ دێتە دەرەوە. زۆرێک لە مرۆڤەکان بە نیگایەکی سەرسوڕهێنەر سەیری دونیا دەکەن. دەربارەی کەروێشک دەزانین کە سیحربازەکە فێڵمان لێ دەکات و پێمان خۆشە بزانین چۆن ئەم کارە دەکات. بەڵام دەربارەی دنیا باسەکە تا ڕادەیەک جیاوازە. دەزانین کە دنیا دۆز و کەڵک نییە، چونکە خۆمان لە ناویداین، واتە بەشێکین لێی. لە ڕاستیدا ئێمە هەر ئەو کەروێشکەین کە لە کڵاوی سیحربازەوە دێتە دەر. جیاوازی ئێمە و کەروێشکی سپی تەنیا لەوەدایە کە ئەو نازانێ لە فرت و فێڵی سیحربازەکەدا بوونی هەیە. بەڵام ئێمە دەزانین کە لە شتێکی نهێنیدا بەشمان هەیە و دەمانەوێت سەری لێ دەرکەین. دوایین ووتە، لەوانەیە باشتر بێ کە هەموو دونیا و کائینات وەکو ئەو کەروێشکە سپیە دابنێین. ئێمە کە لەم دونیایەدا بوونمانەیە بە واتای ئەسپێیەکی زۆر ورد لە ناو موەکانی کەروێشکەکەدا دەژمێردرێین. بەڵام فەیلەسوفەکان دەیانەوێت لە موە درێژەکەوە سەرکەون و سەیری ناوچاوانی سیحربازەکە بکەن. سۆفیا گوێ دەگری درێژەی هەیە. سۆفیا بە تەواوی لە پێکەوتبوو دەپرسێت گوێ دەگری؟ واز ناکات لە کاتی خوێندنەوەیدا هەناسەشی دابێت. ئەم نامەیە کێ هێنابووی؟ ناشێت ئەو کەسە بێ کە کارتی پیرۆزباییەکەی بۆ هیڵدە ناردووە. چونکە ئەو پول و مۆرەی پێوە بوو، بەڵام ئەم پاکەتە قاواییە دروست وەکو دوو نامەکەی پێشوو بە دەست خرا بۆ ناو سندوقی نامەکان. سۆفیا سەیری کاژمێری کرد پانزە خولەکی مابوو بۆ سێ. دایکی تا دوو کاتژمێری تر نەدەگەڕایەوە لە حەشارگەکەی هاتە دەرەوە. دیسان هەڵات بۆ لای سندوقی نامەکان و لەوانەیە نامەیەکی تری لێ بێت. پاکەتێکی قاوەیی تر لەوێدا بوو ئەم جارە سەیری دەوروبەری کرد و کەسێکی لێ نەبوو تاکو سەرەتای دارستانەکە هەڵات و سەیری شەقامەکەی کرد و بەڵام کەسی نەدی لەناکاو هەستی کرد لەناو دارستانەکەوە دەنگی چرپە چرپی داری بەرگوێ کەوت بەڵام بەتەواوی دڵنیا نەبوو بەو شێوازەش بەدوادا چوونی کەسێک کە لە کاتی هەڵاتندا بوو سوودی نەبوو سۆفیا گەڕایەوە بۆ ماڵەوە، چووە ژوورەکەی خۆی، لە نهۆمی سەرەوە پاکەتێکی گەورەی هەبوو کە پڕ بوو لە بەردی جوان و گرانبەها. لە سەر زەوی هەڵی ڕشتووە و دوو پاکەتەی خستە ناوی. پاکەتەکەی توند بە دەست گرتبوو، پێش ئەوەی بچێتە ناو حەشارگەوە، خواردنی بۆ شێرەکان کردە ناو قاپێکەوە. پش پش پش. لە ناو حەشارگەکەدا پاکەتی دووهەمی کردەوە و لاپەڕە تایپکراوەکانی دەرهێنا و دەستی کرد بە خوێندنەوەی. بوونەوەری سەرسووڕهێنەر، دیسانەوە سڵاو. هەر وا کە دەبینی خولی کورتی فەلسەفە وەکو پاروو بەرە بەرە تەواو دەبێت. سەرەتا بە دوای چەند باسێکی سەرەتایی تردا بڕۆین. وتمان تەنیا شتێک کە پێویستمانە بۆ بوون بە فەیلەسوفێکی باش بوونی توانای تێڕامانە. ئەگەر نەمگوتووە ئێستا دەیڵێم. منداڵان ئەم هێزەیان هەیە و ئەمە زۆر سەیر نییە. دوای تێپەڕبوونی چەند مانگ لە ناو سکی دایکیدا پێدەنێتە نێو ژیانێکی بە تەواوی جیاواز. بەڵام هەرچی گەورەتر دەبێ هێزی تێڕامانی کەمتر دەبێتەوە و دەزانی بۆچی وایە؟ منداڵ گەر بیتوانایە قسە بکا، بێ شک یەکەم شت کە دەیوت ئەوە بوو کە چ جیهانێکی سەیر و سەمەرەیە. ئەڵبەت دیوتە کە چۆن سەیری دەوروبەری خۆی دەکات و بەهۆی تێڕامانیەوە دەست بۆ هەموو شتێک درێژ دەکات. بەرە بەرە چەند وشەیەک فێر دەبێت وەر کاتێک سەگ دەبینێ دەڵێ حەو. حەو. سەرو خوار دەکا. دەستی دەبزوێنێت ئێمە کە گەورەتر و عاقڵترین لەو هەموو زەوق و ئارەزووەی منداڵ بێزار دەبین. پێدەچێت تێنەگەین کە ئەم هەموو جوڵە جوڵەی بۆ چییە. لەوانەیە بڵێین ڕاستە ڕاستە ئەوە حەوحەوە یا حەوحەوە بەسە ئارام بگرە بۆچی ئێمە بەو جۆرە زەق نابینەوە چونکە سەگمان زۆر دیوە. ئەم زەوق و ئارەزوانەی مناڵ لەوانەیە سەدان جار دووبارە ببێتەوە تاکو فێر ببێت بە بێدەنگی لە کەناری سەگ و فیل و ئەسپەوە تێپەڕێت. لە ڕاستیدا منداڵ زۆر پێشتر لەوەی کە بە تەواوی زمانی پاک بێتەوە، پێش لەوەی کە لە ڕووی فەلسەفەوە فیکر بکاتەوە خووی بە دنیا گرتووە. ئەگەر پرسیار لە بڕوای من بکەی دەڵێم زۆر بە داخەوە. سۆفیای خۆشەویست. نیگەرانی من لەوەیە نەکاو تۆیش وەکو زۆرێک لە خەڵک پەروەردە ببی و دنیا بە ئاسایی بگری. لەبەر ئەو مەترسیە پێش لە دەست پێکردنی بنەمای وانە دوو نمونەی فکری دێنینە پێشەوە. وای دابنێ کە ڕۆژێک چووی بۆ دارستان بۆ گەڕان. لە ناکاو لەسەر ڕێگەکەت کەشتیەکی ئاسمانی دەبینی. کەسێک لە بوونەوەرانی مەریخ دێتە دەرەوە و لەسەر زەوی دەوەستێت و لەسەر هەتاک و خوارەوە چاوت تێدەبڕێت چی بە مێشکتدا دێت؟ خۆت ون مەکە گرنگ نییە، بەڵام تۆ هەرگیز بیرت لەوە کردۆتەوە کە تۆش کەسێکی مەریخیت؟ ئەڵبەت زۆر دوورە کە ئێمە هەرگیز چاومان لە کەسێکی ئەستێرەکانی تر هەڵکەوێت، ئێمە تەنانەت نازانین کە لە ئەستێرەکانی تر ژیان هەیە یا نا. بەڵام هیچ دوور نییە کە ڕۆژێک لەگەڵ خۆتدا ڕووبەڕوو بیتەوە و لەوانەیە لە پیاسەیەک لە ناو دارستاندا لەناکاو بوەستیت و بە چاوێکی جیاواز لە جاران بڕوانیتە شتەکان. بکەویتە ئەو فکرەی کە من بوونەوەرێکی نائاساییم، من بوونەوەرێکی پڕ لە نهێنیم. دەڵێیت لە خەوێکی ئەفسووناوی بە ئاگا هاتوویتەوە و لە خۆت دەپرسی من کێم؟ دەزانی کە لە ئەستێرەیەکی ناو ئەم جیهانەدا تل دەخۆی، بەڵام جیهان چییە؟ ئەگەر خۆتت لەم حاڵەتەدا بینیوەتەوە ئەوا شتێک یا شتێکت هەست پێ کردووە وەکوو بوونەوەرێکی مەریخی پڕ لە نهێنی. نەک هەر شتێکت بینیوە لە دونیایەکی ترەوە، لە دەروونی خۆتدا هەست دەکەی کە تۆیش بوونەوەرێکی پڕ لە نهێنیت. دەزانی چی دەڵێم؟ ئێستا با ئەزموونێکی فکری تر بکەین. ڕۆژێک دایک و باوکێک و منداڵە دوو سێ ساڵەکەیان نانی بەیانیان دەخوارد. دوای چەند خوولەکێک دایک هەڵدەسێ بۆ شۆردنی قاپەکان. باوکیش هەڵدەستێت و لەناو ژوورەکەدا هەڵدەفڕێت و بە ئاسمانەوە دەگەڕێت. منداڵەکە دانیشتووە چاوی بڕیوەتە باوکی فکر دەکەیتەوە منداڵەکە چی دەڵێت. لەوانەیە هێما بۆ باوکی بکات و بڵێت باوکم فڕی. ئەڵبەت منداڵەکە تێڕاماوە، بەڵام ئەو هەمیشە تێڕاماوە باوکی بەردەوام کاری سەیر و سەمەرە دەکات و ئەم فڕینەش هەڵبەت یەکێکە لەوان. باوک هەموو ڕۆژێک بەیانی زوو بەم ئامێرە گاڵتەوە ڕیشی دەتراشێت. جار جار یا جار بە جار دەچێتە سەریان و دەست لە ئارێڵی تەلەفزیۆنەکە وەردەدات. یاخود سەری کردۆتە ناو پێشی ئۆتۆمبێلەکەی و ڕووساری ڕەش بووی دێنێتە دەر. ئینجا سەرەی دایکە دەنگی مناڵ دەبیستێ و ڕوو لە باوک دەکا. دەبینێت باوک زۆر بە خوێن ساردی بە سەر مێزی نانخواردنەکەوە بە ئاسمانەوەیە. بە بڕوای تۆ چ کارێک دەکات؟ لە ترسدا دەقیژێنێت و شووشەکە لە دەستی دەکەوێتە خوارەوە و لەوانەیە باوکی بێتە خوارەوە و دایکی بگەیەنێتە نەخۆشخانە، چونکە ئەمە ڕێگەی نانخواردن نییە. بۆچی کردار لە بەرامبەر ئەم ڕووداوە لە دایکەکە و منداڵەکەدا جیاوازە؟ ئەمانە هەموو پەیوەندی بە خووگرتن و عادەتەوە هەیە. ئەم شتەت لەبیر نەچێت. دایکی فێر بووە کە مرۆڤ ناتوانێت بفڕێت، منداڵ هێشتا ئەمە فێر نەبووە. ئێستا نازانێت چ کارێک یا چ کارێکی لە دەست دێت و چی لە دەست نایەت. بەڵام ئەم ئەستێرەی ئێمە، سۆفیا، فکر دەکەیتەوە کە ئەم گۆی زەویەی ئێمە ئەو کارەی دەشێت بیکا، دەتوانێ؟ تۆ دەزانی زەوی لە ئاسماندا مۆلەقە، بەداخەوە. کە تەمەن دەچێتە سەرەوە عادەت بە هێزی ڕاکێشانی زەوی دەگرین. لەمەش زیاتر زۆری پێ ناچێت خوو بە جیهانیشەوە دەگرین. دەڵێیت لە کاتی گەورەبوون و پەرەسەندندا هێزی تێڕامانمان لە دەست دەچێت و بەم جۆرە لە هۆکاری سەرەکی بێبەش دەبین. وە ئەمە هەر ئەو شتەیە کە فەیلەسوفەکان دەیانەوێ بۆمان بگێڕنەوە شتێک لە ناو دەروونماندا هاوار دەکا کە ژیان نهێنییەکی گەورەیە. هەموومان ئەم شتە پێش لەوەی فێر ببین بە ئەزموون تاقیمان کردۆتەوە. ڕاستتر بڵێین لەگەڵەوەدا کە باسە فەلسەفیەکان پەیوەندی بە هەموومانەوەیە بەڵام هەموومان نا بین بە فەیلەسوف زۆربەی خەڵک بە هۆکاری جۆراوجۆر بە شێوازێک لە کارەکانی ڕۆژانەیاندا کێشەیان هەیە کە سەرسوڕهێنەری جیهانیان لە بیر دەچێتەوە و دەچنە قوڵایی موەکانی کەروێشکەکە و تا کۆتایی ژیانیان بە ڕەحەتی لەوێدا دەمێنەوە. بەڵام جیهان و هەموو ئەو شتانەی کە هەیەتی بۆ منداڵ نوێیە. ئەو دەخاتە ناو گێژی تێڕامانەوە بەڵام بە تەمەنەکان بەو جۆرە نین. زۆربەی خەڵک جیهان بە شتێکی ئاسایی دەژمێرن. لێرەدایە کە فەیلەسووفەکان لەگەڵ کەسانی تردا جیاوازن. فەیلەسووف هەرگیز بە تەواوی خوو بەم دنیایەوە ناگرێت و جیهان لە لای ئەوان بەردەوام ئەندازەیەک ناژیرانە و سەرسووڕهێنەر و تەنانەت پڕ لە نهێنیشە. بەم جۆرە وان و منداڵان خاڵێکی هاوبەشی گرنگیان هەیە. دەکرێت بگوترێ فەیلەسووف بە وێنەی منداڵ لە تەواوی ژیانیدا بە هەستیاری دەمێنێتەوە. ئێستا تۆ سۆفیا دەبێت ڕێگەی خۆت هەڵبژێریت. ئایا تۆ منداڵێک دەبی کە هێشتا ژیان لای ئاسایی نەبۆتەوە یاخود فەیلەسووفێک دەبی کە ئەم جیهانە هەرگیز بۆی ئاسایی نابێت؟ ئەگەر سەرێک دەبزوێنیت و دەڵێیت نە ئەوم نە ئەو. بڕوانە کە خووت بە هیچ جیهان گرتووە و چیتر بە ئەندازەی پێویست حەیراند ناکا، مەترسیدارە. ئەم دەورەی وانەی فەلسەفە هەر بۆ ئەوەیە بۆ دڵنیاییە. من ڕێگە نادەم تۆش بچیتە ڕیزی مرۆڤە ئاسایی و بێ فیکرەکان. پێم خۆشە مێشکێکی لێکۆڵەرت ببێت. ئەم وانانە بە خۆڕاییە چونکە گەر دەورەکە تەواو نەکەیت هیچ شتێک وەرناگریتەوە. بەڵام ئەگەر بتەوێت لە ناوەڕاستی کارەکەدا بە جێی بێڵیت، سەربەستی. ئەگەر وابوو دەبێت وەڵامێکم بۆ بخەیتە ناو سندووقەکەوە، قەرپۆکێکی زیندووش دابنێین. دابنێی. شتێکیش بە ڕەنگی سەوزەوە کە نامەبەرەکە نەترسێنێت. کورتی دەکەمەوە، جیهان کەروێشکێکی سپییە کە لە کڵاوی سیحربازەوە دێتە دەر. ئەم کەروێشکەی ئێمە ئەوەندە گەورەیە کە ئەم سیحربازییە بە ملیار ساڵ درێژەی دەبێت. مرۆڤ لە نووکی ناسکی مووی ئەم کەروێشکەوە چاو بە دنیا هەڵدێنێت، بەو هۆیەوە لە نەگونجاوی ئەم سیحربازیە حەیران و ماتە. بەڵام بەرە بەرە کە تەمەنی پڕکێش دەبێ لە مووەکانەوە دەچێتە خوار و خوارترەوە و هەر لەوێدا دەمێنێتەوە و چیتر خۆی لە مەترسی نادات و لە نووکی ناسک و مەترسیداری نزیک نابێتەوە. تەنیا زانایانن کە ئەم ڕێگە پڕ لە مەترسیە دەگرنە بەر و لە قووڵترین سووچەکانی بوون و ژیان دەکۆڵنەوە. ئەڵبەت کەسانێک دەکەونە خوار، بەڵام کەسانێکی تر بە دوو دەست بەم سەختییانەوە دەلکێن و هاوار لە کەسانێک دەکەن کە لە قووڵاییدا شوێنیان خۆش کردووە و بەردەوام لە هەوڵی پڕکردنی سکیاندان. هاوار دەکەن، پیاو و ژن گوێ بگرن، ئێمە لە ئاسماندا، لە نێوان زەوی و هەوادا مۆلەقین. بەڵام لە خوارەوە کەس گوێیان پێ نادات و بۆ یەکتری باس دەکەن کە چ خەڵکانێکی ڕێگرن لەسەر ئاسایشی ژیانیان و درێژە بە باسە کۆنەکانی خۆیان ئەدەن. تکایە ئەو شتەم دەرێ. بەشی ئێوە ئەمڕۆ چەند قازانجی کردووە؟ تەماتە کیلۆی بە چەندە؟ بیستووتانە فڵان ئەکتەر دیسانەوە سکی پڕ بووە؟ ئێوارە کە دایکی سۆفیا گەڕایەوە هەروا حەیران و گێژ بوو. پاکەتی نامەکانی فەیلەسوفە نهێنیەکە بێ خەم لە حەشارگەکەدا بوو، سۆفیا هەوڵیدابوو مەشقی پۆلەکەی تەواو بکا. بەڵام هەموو هێز و فیکری لە لای باسی ئەو دونیایە بوو. هەرگیز بەو سەختیە بیری نەکردبۆوە. ئیتر منداڵ نەبوو بەڵام تەواو گەورە ساڵیش نەبوو. سۆفیا هەستی کرد تازە لە ناو مووە نەرم و ڕاحەتەکەی کەروێشکدا، هەر ئەو کەروێشکەی کە لە کڵاوی سیحری جیهان هاتووەتە دەر، دەڕۆیشتە خوار. بەڵام فەیلەسووفەکە ڕێگەی پێ گرتبوو. ئەم پیاوە لەوانەیش ئەم ژنە چاکی ملی گرتبوو دەیگەڕاندەوە بۆ لووتکەی مووەکان، بۆ ئەو شوێنەی کە لە منداڵیدا یاریی لەسەر دەکرد. دەڵێیت بۆ یەکەمین جار لەسەر مووەکەوە دیسانەوە سەیری دنیای دەکرد. فەیلەسووفەکە ئەوی ڕزگار کردبوو ئەمە گومانی تێدا نییە. نووسەری نامەکە ئەوی لە کاری ئاسایی ڕۆژانە ڕزگار کردبوو. کاتێک دایکی لە کاژمێر پێنجدا گەڕایەوە بۆ ماڵ، سۆفیا ڕایکێشایە ژووری نووستن و یا ببوورن ژووری دانیشتن و لەسەر کورسی داینیشاند و پرسیاری کرد، دایە بیر ناکەیتەوە کە ژیان زۆر سەیر و سەمەرەیە؟ دایکی ئەوەندە سەری سوڕما کە سەرەتا وەڵامی نەدایەوە. زۆربەی کات کە دایکی دەهاتەوە بۆ ماڵەوە سۆفیا خەریکی مەشقی قوتابخانە بوو. وتی بەڵێ وایە جار جار. تەنیا جار بە جار؟ بەڵام بیر ناکەیتەوە کە زۆر سەیرە جیهان دروست بووە؟ سۆفیا بەسە دەست لەم باسانە هەڵگرە. بۆچی نەکا بیر بکەیتەوە کە جیهان شتێکی زۆر ئاساییە؟ بەڵێ بە دڵنیاییەوە. سۆفیا بیری کردەوە زاناکە ڕاست دەڵێت. گەورەکان جیهان بە ئاسایی دەژمێرن، خۆیان لە خەوی کەروێشکی داوە و ژیانی ئاسایی خۆیان دەکەن. تۆ ئەوەندە خووت بە دنیاوە گرتووە کە چیتر هیچ وەڵامێک بە لاتەو گرنگ نییە. ئەم باسە بێ سەرەو بەرانە چییە دەیڵێی؟ دەڵێم هەموو شتێک بۆ تۆ ئاسایی بووە بەمە دەڵێن نەزانی. سۆفیا، تۆ ناتوانی بەم شێوەیە لەگەڵ مندا بدوێی. زۆر باشە. من بە جۆرێکی تر باسی دەکەم. تۆ لە قووڵایی مووەکانی کەروێشکی سپی کە لە کڵاوی سیحری دنیاوە هاتووەتە دەر زۆر ڕەحەت پاڵت لێ داوەتەوە. چەند خولەکێکی تر دەچی بۆ دروستکردنی خواردن. دوای ئەوە ڕۆژنامەیەک دەخوێنیتەوە کاتژمێر کاتژمێرێک بەڵێ کاتژمێرێک دەخەوی دوای ئەوە دەنگوباسی تەلەفزیۆن سەیر دەکەیت. لە ڕوخساری دایکیدا نیگەرانییەک ڕەنگی دایەوە، هەستا و چوو چەند سێوە زەمینییەکی هەڵگرت و نایە سەر ئاگر. دوای ماوەیەک هاتەوە بۆ ژووری دانیشتنەکە و ئەمجارە ئەو سۆفیای لەسەر کورسییەک دانیشاند و هەر کە دەستی کرد بە باسکردن، سۆفیا زانی کە باسەکە گرنگە. دایکی وتی شتێک هەیە کە دەبێ لەبارەیەوە بدوێین. کچی خۆم، تۆ گرفتاری هیچ مادەیەکی بێ هۆشکەر نەبوویت؟ سۆفیا پێکەنی، بەڵام تێگەیشت دایکی بۆچی ئەم پرسیارەی کرد. وتی، عەقڵت کەم بووە. هەر ئەوە پیشانی دەدات کە گێژی. ئەو شەوە ئیتر باس لە کەروێشکی سپی و مادەی بێ هۆشکەر نەکرایەوە. بەیانی زوو نامەیەک بۆ سۆفیا نەهاتبوو، ئەم ڕۆژە درێژەی بە دڵتەنگی لە قوتابخانە بەسەر برد. یا ئەم ڕۆژە درێژەی بە دڵتەنگی لە قوتابخانە بەسەر برد. لە کاتی پشوودا هەوڵیەدا یوانا لە خۆی زیز نەکاتەوە. لە ڕێگەی ڕۆیشتنەوەدا بۆ ماڵەوە بڕیاریاندا هەر ئەوەندی کە دارستان لە تەڕ و تووشی کەوت بچن لەوێ خێمە هەڵدەن. دەڵێی سە ساڵی پێچوو بەڵام کە گەیشتنە ماڵەوە و یەک ڕاست بەرەو سنووقی نامەکان ڕۆیشت. سەرەتا نامەیەکی بە مۆری مەکسیکەوە کردەوە کە لەلایەنی باوکیەوە هاتبوو. نووسیبووی کە زۆر بە تاسەوەیە بووە ماڵەوە و ئەوەی کە چۆن توانیبووی بۆ یەکەمین جار سەر دەستەی گەورەی کەشتیەکەی لە شەترەنجدا ببەزێنێت و هەروەها تەواوی ئەو کتێبانەی کە دوای پشووی زستان لەگەڵ خۆیدا بردبووی خوێندویەتیەوە. دوای ئەوە نامەکەی خۆی بوو. پاکەتێکی قاوەیی بە ناوی خۆیەوە شتەکانی خۆی لەگەڵ پاکەتەکانی باوکی بردووە ماڵەوە و چوو بۆ لای حەشارگەکەی. لاپەڕە تازە تایپ کراوەکانی دەرهێنا و دەستی کرد بە خوێندنەوەی. وێنەی جیهانی ئەفسانەکان. سڵاو سۆفیا. کارمان زۆر دەبێت، کەواتە دەبێت زوو دەست پێ بکەین. مەبەستی ئێمە لە فەلسەفە شێوازی بیرکردنەوەیەکی نوێیە کە نزیکەی شەش سەد ساڵ پێش لەدایکبوونی مەسیح لە یۆناندا دەستی پێ کرد. پێش لەوە خەڵک وەڵامی هەموو پرسیارەکانی خۆیان لە ئایینە جۆراوجۆرەکاندا پەیدا دەکرد. ئەم شیکردنەوە ئایینیانە لە ڕێگەی ئەفسانەکانەوە لە نەوەیەکەو بۆ نەوەیەکی تر دەگوازرایەوە و ئەفسانە داستانێکە دەربارەی خوداکان و ئەوەی کە بۆچی ژیان بەم شێوەیە ڕادەبورێت. بە درێژایی هەزاران ساڵ، ژمارەیەکی زۆر لە شیکردنەوەی ئەفسانەیی سەبارەت بە باسە فەلسەفییەکان لە هەموو دونیادا بڵاو ببووە. زانایانی یۆنانی هەوڵیاندا بیسەڵمێنن کە ئەم شیکردنەوانە جێگەی بڕوا نین. بۆ تێگەیشتن لە شێوازی بیرکردنەوەی زانا سەرەتاییەکان، دەبێت سەیری وێنە ئەفسانەییەکان بکەین. بەشێک لە ئەفسانەکانی خەڵکانی باکوور بە نموونە دێنینەوە. ئەڵبەت ناوی سوور و گورزەکەیت بیستووە. واتە، خودای هەورە برووسکەیە کە ئەفسانەکانی نەرویج پێی ئەڵێن ثۆر. ئەڵبەت ناوی سوور و گورزەکەیت بیستووە. پێش لەوەی ئایینی مەسیح بگاتە نەرویژ، خەڵک لەو باوەڕەدا بوون کە سوور لەسەر کەژاوەیەک کە دوو بزنی نێر ڕایدەکێشن لە ئاسمانەکانەوە دەگوزەرێت. هەر کاتێک گورزەکەی لە هەوادا دەسووڕێنێت هەورە گرمە ڕوو دەدات. وشەی هەورە گرمە لە زمانی نەرویجیدا بە واتای گوڕەی سوورە و هەورە گرمە لە زمانی سویدیدا فڕینی خودایە لە ئاسمانەکاندا. لە کاتی هەورە گرمەدا باران دەبارێت، کە ئەمە بۆ جووتیارانی وایکینگ زۆر گرنگ بوو، هەربۆیە سووریان وەک خودای بەروبووم دەپەرست. وەڵامی بارانیان بەوە ئەدایەوە کە سوور گورزەکەی لە ئاسماندا دەسووڕێنێت و باران دەبارێت و گەنم لە کێڵگەکاندا دەڕوێت و گەورە دەبێت. ئەوەی کە ڕووەکەکانی کێڵگەکان چۆن گەورە دەبن و یا چی ڕوودەدات کە بەرهەمیان دەبێ ڕوون نەبوو کە پەیوەندیی بە بارانەوە هەیە. بەهۆی ئەوەی هەمووان وا بیریان دەکردەوە کە باران لەلایەن سوورەوەیە، سوور بە یەکێک لە گرنگترین خوداکانی ئەوروپا دەژمێررا. گرنگی سوور بۆ شتێکی تریش دەگەڕایەوە کە پەیوەندی بە هەموو جیهانەوە هەیە. وای کینگەکان لەو بڕوایەدا بوون بەشی وشکی جیهان دورگەیەکە بەردەوام لە مەترسیی دەستدرێژیی لایەنەکانی دەرەوەدایە. ئەم بەشەی جیهانیان بە ناوچەی ژێر دەسەڵاتی ناوەندی ناودەبرد کە ناوچەی ژێر دەسەڵاتی خوداکانیش لەم بەشەدا بوو. لە دەوروبەری ئەم ناوچەیە ناوچەی ژێر دەسەڵاتی دێوانی خراپەکار بوو. ئەمانە بۆ لەناوبردنی جیهان دەستیانەدایە جۆرەکانی فێڵ و خراپە، ئەم دێوە ئەهریمەنیانە زۆرتر بە هێزی ئاژاوە یا هاوییە ناودەبران. نەک تەنها لە ئەفسانەکانی باکووری ئەوروپا، بەڵکو لە زۆربەی فەرەنگەکانی تردا. خەڵک هەیاندی کە لە نێوان هێزی چاکە و خراپەدا یەکسانبوونێکی لاسەنگ هەیە. یەکێک لە ڕێگاکانی لەناوبردنی جیهان لەلایەن دێوەکانەوە، ڕفاندنی خودای بەرهەمهێنەر بوو، کە ناوی فێری یا بوو، ئەگەر لەم کارەدا سەرکەوتوو بوونایە، نە شتێک لە کێڵگەکاندا دەڕوا و نە چیتر ژن منداڵی دەبوو. بۆیە نەدەبوو دێوەکان هەلی ئاوایان بۆ بڕەخسێت. سوور لە شەڕ واتە سوور لە شەڕ لەگەڵ دێوەکاندا زۆر سەرکەوتوو بوو. گورزەکەی نەک تەنیا بارانی دەهێنا بەڵکو چەکێکی زۆر گرنگیش بوو بۆ بەربەرەکانێ لەگەڵ هێزی ئاژاوە و هێزێکی فراوانی دەبەخشییە ئەو. بۆ نموونە دەیتوانی هەڵیدات بۆ دێوەکان و بیانکوژێت، ترس و نیگەرانی لە دەست چوونی گورزەکەشی نەبوو، چون وەکو بومڕەنگ دەهاتەوە. چون وەکو بومڕەنگ دەهاتەوە بۆ لای خۆی. ئەم شیکردنەوە ئەفسانەییە شێوازی ڕاگرتنی یەکسانی بوو لە ناو سروشتدا و پێشانی دەدا بۆچی چاکە و خراپە بەردەوام لە کێشەدان. هەر ئەم شتانە بوون کە فەلسەفە ڕەتی کردەوە. بەڵام باسەکە تەنیا ئەوە نییە. کاتێک بەڵای وەکو وشکەساڵی و نەخۆشی تاعون ڕووی دەکردە وڵاتان، مرۆڤ نەیتەتوانی دەستەوەژنۆ بوەستێت و چاوەڕێی دەستێوەردانی خوداکان بێت. دەبێت خۆی کارێک بکات و لە دژی هێزی خراپە شەڕ بکات، ئەم کارەشی بە ڕێوڕەسم و ستاییش بەجێ دەهێنا. گرنگترین ڕێوڕەسمی ئایینی لە کاتی نۆرسەکاندا نەزر و نیاز بوو. نەزر و نیاز لە ڕێی خوداکاندا هێزی زیاد دەکرد و بۆ نموونە دەبوو مرۆڤەکان قوربانی پێشکەش بە خودایان بکەن تاکوو ئەوان بتوانن بەسەر هێزەکانی ئاژاوەدا سەربکەون. ڕێگە چارەکان بۆ ئەو مەبەستە قوربانیکردنی جۆرێک لە حەیوان بوو، زۆربەی کات قوربانی سوور بزنێکی نێر بوو. قوربانی بۆ ئۆدین جار بە جار مرۆڤ بوو. بەناوبانگترین ئەفسانەی وڵاتانی باکووری ئەوروپا لە شاری ئایسلەندی کوژرانی سێریم بەدی دەکرێ. لەم داستانەدا ڕۆژێک سوور لە خەون بە ئاگا دەبێتەوە و دەبینێ گورزەکەی دیار نییە.